سورەتی طارق. بسم اللە الرحمن الرحیم. بەناوی خوای بەخشندەی میهرەبان. والسماء والطارق وما ادراک ما الطارق النجم الثاقب. سوێند بە ئاسمان و ئەوەی لە شەوا دەردەکەوێ تۆ چوزانیت دەرکەوتووی شەو چییە؟ ئەستێرەی درەخشانی تاریکی کونکەرە. ان کل نفس لما علیها حافظ سوێند بەمانە کەس نییە کە چاودێرێکی بەسەرەوە نەبێ دەی با مرۆڤ سەرنج بدات کە لە چی دروست کراوە دروست کراوە لە ئاوێکی فڕێدراو.